وهو الرحیم الغفور. بە هەرچی ئەزانێ کە بە ئەرزا ئەڕواتە خوارەوە وەک هەوا و ڕیشەی دار و درەخت و گژ و گیا و هەرچییەکی تر و هەرچی لێیەوە دێتە دەر وەک ئاو و دار و درەخت و گژ و گیا و هەرچییەکی تر و هەرچی لە ئاسمانەوە دێتە خوار وەک بەفر و باران و ئەو ئەستێرانەی ئەکشێن و هەرچی سەر ئەکەوێ بۆ ئاسمان کافرەکان وتیان، ڕۆژی قیامەتمان بۆ نایەت و ئەم جیهانە هەر وەک خۆی ئەمێنێ، تۆش بڵێ بەوان، نەخێر وانیە و قەسەم بەخوا ڕۆژی قیامەتتان بۆ دێ، قەسەم بەو خوایی بە هەموو شتیکی نهێنی ئەزانێ و تەنانەت هیچ شتیکی بە قورسایی گەردیلەیەک لە ئاسمانەکان و لە زەویدا و لە گەردیلەیەک بچوکتر و لە گەردیلەیەک گەورەتری لێ ون نابێ و هەمووی لە کتێبێکایە هەموو شتێ ڕوون ئەکاتەوە. رجز الیم. ئەو کەسانەیش کە هەوڵیان داوە بۆ بەرپەرچدانەوەی ئایەتەکانی ئێمە و ویستویانە لێمان پێشکەون و نەهێڵن خەڵک شوێنی ئایەتەکانی ئێمە بکەون ئەوانە ئازاری سزایەکی سەختی پڕ ئێش و دەردیان بۆ ئامادەیە و هەیە. ئایا ئەم کابرا مەبەستی کافرەکان لە حەزرەتی پێغەمبەرە بوختان ئەکا بەدەم خواوە و ئەم قسە بە زوبانی ئەوەوە ئەکا یان جۆرە شێتیەکی پێوەیە وا قسەی سەیر و سەمەرەی لەم جۆرە ئەکا نەخەیر ئەو پیاوە نە بوختانی بەدەم خواوە هەڵبەستوە و نە هیچ جۆرە شێتیەکیشی پێوەیە بەڵام ئەوانەی باوەڕیان بە ڕۆژی دوایی نیە لەناو عەزاب و گومڕاهیەکی دوور و قوڵدان. ان فی ذلک لآیة لکل عبد منیب. ئەوانە ئایا سەیری ئەو ئاسمان و زەویەی بەردەم و پشتی خۆیانیان نەکردووە کە خوا دروستی کردوون؟ ئەگەر ئێمە مەیلمان لەسەر بێ زەوییان پێ ڕۆئەبەینە خوارەوە یا پارچەی قورس قورسیان لە ئاسمانەوە بەسەرا دائەخەینە خوار و بەڕاستی ئێمە لەلای خۆمان گەورەیی و زیادە پایەیەکمان بەخشی بە داود زیاتر لەوەی بە هەر پێغەمبەرێکمان دابوو، کە ئەوە بوو بە چیاکانمان وت، ئەی کۆسارەکان کاتێ کە داود زیکر و تەسبیحات ئەکا دەنگی خۆتان بخەنە پاڵ دەنگی و لەگەڵی بڵێنەوە و بۆی بسێننەوە، پەلەوەرەکانیش هەر وامان پێ وتبوون کە زیکر و تەسبیحات لەگەڵ داود بڵێنەوە و بۆی بسێننەوە و ئاسنی ڕەقیشمان بۆ نەرم کردبوو. کە ئاسنمان لە ناو دەستیا وەک مۆم نەرم کردبوو، فەرمانمان پێدابوو کەوا کراسی زرێی ڕەسا و گوشار دروست بکا لێی بۆ خۆی و لەشکرەکەی و تێمان گەیاندبوو کە ئەندازە لە گوشادی کراسە زرێکانا ڕاگرێ و وایان دروست بکا بۆ بەریان بشێن و بە خۆی و دەوروبەرەکەیمان وتبوو کەوا کردەوەی چاک بکەن چونکە من چاوم لە هەرچی کردەوەیە کە ئێوە ئەیکەن چی بویستایە لە قەڵای قایم و خانووی چاک و پەیکەری فریشتە و پێغەمبەران و قاپی وەک حەوزی گەورە و مەنجەڵی لەسەر سێ کوچکە دامەزرا و ئەم جنۆکانە بۆیان دروسە کرد دەسا ئەی خێڵی داود کار بکەن و خوا بپەرستن بۆ شوکرانە بژێری بۆی لەناو بەندەکانما کەمیان هەن شوکرانە بژێری بۆ خوا بکەن. عەساکەیان کرمۆڵ کرد و ئەویش کە بە پێوە سەری خست بۆ سەر عەساکەی پاش کرمۆڵ بوونی عەساکەی و کەوتنی خۆیشی کەوت و پێیان زانی کە مردووە جا کە کەوت جنۆکەکان بۆیان دەرکەوت کەوا ئەگەر عیلمی غەیبیان هەبوایە و شتی نهێنیان بزانیایە ئەیانزانی هەرچەند بە پێوەیە مردووە و سیروا فیها لیالیی و ایاما آمنین. لە نێوان ئەوان، واتە خەڵکی سەبەء و ئەو دێهاتانەدا کە بەرەکەتمان تێ خستبوون کە دێهاتی وڵاتی شامە، دێهاتگەلێکی دیارمان دانابوو، ڕێبوار پێیانەزانین و لێیان تێکنەئەچوون، ئەندازەی ڕێ ڕۆشتنیشمان لە نێوانیانا دیاری کردبوو، بە جۆرێک کە ڕێبوار سبەینێ لە یەکێکیانەوە ئەکەوتە ڕێ، ئەوانیش لەبەر ناسوپاسی و بێ ئیمانیان وەک بڵێی ئەیانوت خوایە مەنزڵەکانی سەر ڕێگای هاتوچۆمان لەیەک دوور بخەرەوە خراپەیان لەگەڵ خۆیان کرد چونکە مەبەستیان ئەوە بوو ڕێگای هاتوچۆیان چۆڵ بێ بۆ ئەوەی بتوانن دەستدرێژی بکەنە سەر ڕێبواران و ڕووتیان بکەنەوە و تاڵانیان بکەن ئێمەیش لەسەر ئەمە وا جەزامان دانەوە کە ماڵوێرانمان کردن و وامان لێ کردن تەنها باسی کۆنیان بمێنێ و هەر تیرە و بەرەیەکمان فڕێدانە شوێنێ من هو منها فی شک وربک علی کل شیء حفیظ. شەیتان هیچ بەڵگە و توانایەکیشی نەبوو بەسەریانا کە بتوانێ گومڕایان بکا، بەڵام ئەوە ڕوویدا بۆ ئەوەی بۆ هەمووان دەرکەبێ و عیلمی ئێمەیش ڕووبکاتە جیاوازی نێوان خاوەن ئیمان و بێ ئیمان و بزانین کێ باوەڕی بە ڕۆژی قیامەت هەیە و تکا کردنیش سود نابەخشێ لای خوا تەنها بۆ تکاکارێ نەبێ کە خوا خۆی ڕێگای دابێ تکا بۆ تاوانباران بکا تا کاتێ ترس و لەرز لە دڵی تکاکاران و تکا بۆ کراوان هەڵگیرا و ڕێی تکا کردن درا خەڵکەکە هەندێکیان بە هەندێکی تریان ئەڵێن ئەو خوا چی فەرموو فریشتەکانیش یا موسوڵمانان ئەڵێن خوا قسەی ڕاستی فەرموو کە ئەوەتە تکا تایبەتیە بۆ موسوڵمانان و تکا بۆ کافر ناکرێ و بڵێ، کێ ڕۆزیتان لە ئاسمان یا لە زەویەوە ئەداتێ، خۆت لە وەڵاما بڵێ، خوا، کەواتە ئیتر ئێمە یا ئێوە لەسەر ڕێی هیدایەتین یا لە گومڕاهیەکی تەواو ئاشکراداین. قل لا تسألون عما اجرمنا ولا نسأل عما تعملون. بل هو اللە العزیز الحکیم. تۆ پێیان بڵێ، ئەوانەم پیشان بدەن کە خستووتاننەتە پاڵ خوا وەک هاوبەشی، نەخێر شتی وا نییە و کەس نابێ بە هاوبەشی خوا و خوا خاوەن عیززەت و حیکمەتە. ئێمە تۆمان نەناردووە بۆ ئادەمیزاد هەموویان نەبێ، واتە تەنها بۆ بەشێکیانمان نەناردووی، بۆ ئەوەمان ناردووی هەموویان بترسێنی لە سزای خوا ئەگەر فەرمانبەرداری نەکەن و مژدەی بەهەشتیان بدەیتێ ئەگەر بە فەرمانی ئەو بجوڵێنەوە، بەڵام بەشی زۆری خەڵک نازانن چی چاکە بیکەن و چی خراپە نەیکەن و لەبەر ئەوە گوێڕایەڵت نابن. جا ئەگەر ئەو ڕۆژە بە چاوی خۆتە بینی کە ستەمکاران لای خوا ڕاوەستێنراون دەمە تەقیانە و هەر کامیان قسە ئەدا بەسەر قسەی ئەوی تریانا و ئەوانەیان لە دونیادا بێ دەسەڵات و ژێر دەستە بوون بە گەورە و دەسەڵات بە دەستەکانیان ئەڵێن ئەگەر ئێوە نەبوونایە ئێمە هەموومان موسڵمان ئەبووین ئەگەر ئەوە ببینی شتی سەیر و سەمەرە ئەبینی. تاوانباری خۆمان نەبوو نەیهێشت هیدایەت وەربگرین و موسڵمان ببین بەڵکو فریودانی ئێوە بوو هەمیشە فەرمانتان ئەداینێ ئینکاری تاق و تەنیایی خوا بکەین و هاوبەش و هاوچەشنی بۆ دابنێین و کاتێ کە سزای خوایان بە چاوی خۆیان دی و کۆت و زنجیرمان لە ملی کافران کرد هەردوولا پەشیمانیان لە دڵی خۆیانا هەڵگرت أُرسِلتُم بِهِ کَافِرُونَ هیچ فروستادەیەکمان لە هیچ ئاوەدانییەکان نەناردووە دانیشتوانی لە سزای خوا بترسێنێ ئیلا دەوڵەمەند و خاوەن ناز و نیعمەتەکانی، بەو فروستادانەیان وتووە، ئێمە ئینکاری ئەو پەیامە ئەکەین کە لەگەڵ ئێوەدا نێرراوە. تۆیش بڵێ، بێگومان خوای من ڕزق و ڕۆزی فراوان ئەکا بۆ هەر کەسێ خۆی مەیلی لێ بێ و لە هەر کەسی ئەگرێتەوە کە خۆی مەیلی لێ بێ، بەڵام بەشی زۆری خەڵک ئەمە نازانن و لایان وایە دەوڵەمەندی و هەژاری هەر کەس لە ئازایی یا لە بێکارەیی خۆیەوەیە. دارایی و ئەولادی ئێوە شتێ نین لە ئێمەتان نزیک بخەنەوە، بەڵام کەسانێک کە باوەڕیان بە خوا هەبێ و کردەوەی چاکیان کردبێ ئەوانە پاداشتی چەند قاتیان ئەدرێتەوە لەسەر کردەوە باشەکانیان و لە هۆدەکانی بەهەشتا بێ ترس و لەرز لە هیچ ناخۆشی و خەتەرێک ئەژین. والذین یس جا ئەمڕۆ کە ڕاست و درۆ دەرکەوتووە، ئەی کافرەکان، کەستان خاوەنی هیچ قازانجێ نییە بۆ کەستان و هیچ زیانێکی پێ ناگەیەنرێ پێی و ئێمەیش ئەڵێین بەوانەی لە دونیادا ستەمکار و خوانەناس بوون، سزای ئەو ئاگرە بچێژن کە باوەڕتان پێی نەبوو و بە درۆتان ئەدایە قەڵەم. کاتێکیش کە ئایەتەکانی ئێمەیان بەسەرا ئەخوێنرێتەوە کە ڕووناک و دیارن ئەڵێن، ئەم ئینسانە کە ئەم کتێبەی هێناوە لە پیاوێ بەولاوە نییە، ئەیەوێ لاتان بدا لەو بتانەی باوک و باپیرانتان ئەیان پەرستن و ئەڵێن، ئەم قورئانەیش لە درۆیەکی هەڵبەستراو بەولاوە نییە و کافرەکان بە قورئان ئەڵێن کە هاتە سەریان، ئەمە لە جادوویەکی ئاشکرا بەولاوە نییە. پێغەمبەرانی خۆیانیان بە درۆزن دانا لە ئیدیعای پێغەمبەرایەتیانا و ئەم کافرانەی سەردەمی تۆ نەگەیشتونەتە دەیەکی ئەوەی بە کافرانی لەمەو پێشمان دابوو لە دارایی و خاوەن کوڕ و کەسوکاری جا کاتێ ئەوانەی پێشوو پێغەمبەرانی ئێمەیان بە درۆزن دانا ناڕەزایی من لەوان چۆن بوو چۆنم سزادان ئیتر ئەمانەی سەردەمی تۆ بە تەمای چین لە سزای بە درۆزن دانانی تۆدا دیارە تۆڵەیەکی سەختیان لێ یەکەمەوە تۆ ئەی محمد پێیان بڵێ من تەنها بە تاقە پەندێ ئامۆژگاری ئێوە ئەکەم ئەویش ئەوەیە لەبەر خوا یەکە یەکە و دوو دوو لەم مەجلیسەی من هەڵسن و بیرێ بکەنەوە کەوا ئەم هاوڕێیەتان واتە پێغەمبەر هیچ شێتیەکی لەگەڵ نیە و لەوە بەولاوە نیە کە هاتووە لە سزایەکی سەختی خواتان ئەترسێنێ کە لە پێشتانە و بەر لەوەی بێ بەسەرتانا تۆ ئەی محەممەد بەو کافرانە بڵێ، من ئەگەر گومڕا بم ئەوە گومڕاییەکەم لەسەر خۆمە و زیانی بۆ خۆم ئەگەڕێتەوە و ئەگەر هیدایەتیشم وەرگرتبێ و لەسەر ڕێی ڕاست بم ئەوە بە پیرۆزیی ئەوەوەیە کە خوا وەحی بۆ کردووم، بەڕاستی خوا هەموو شتێ ئەبیسێ و لە هەموو کەسێکەوە نزیکە. ئەو کاتە کە ئەو کافرانە سزای ئەو دونیا بە چاوی خۆیان ئەبینن ئەڵێن، باوەڕمان بە خوای تاک و تەنیا هەیە، ئەوان چۆن لە قیامەتەوە کە شوێنێکی دوورە ئەگەڕێنەوە بۆ شوێنی عیبادەت کە دونیایە و چۆن دەستیان بەو باوەڕ و خوا پەرستیە ئەگا. وقد کفروا به من قبل. وَیَقْذِفُونَ بِالْغَیْبِ مِن مَّکَانٍ بَعِیدٍ. کەچی لەوە پێش، واتە کە لە دونیادا بوون، ئینکاریان ئەکرد و باوەڕیان پێ نەئەکرد و لە شوێنێکی دوورەوە کە ئاگایان لێ نەبێ ڕاستی مەسەلەکە چۆنە لە خۆیانەوە ڕملیان لێ ئەدا و ئەمانیش وەک ئەوان لە دوودڵی و بەدگومانییەکدا بوون مرۆڤ ئەخاتە پەرێشانییەوە. عەبدوڵڵای کوڕی عومەر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، حەسوودی پێ بردن تەنها بەم دوو کەسە دروستە، یەکەم، کەسێک خودا فێری قورئانی کردبێ و ئەم خەڵاتە مەزنەی پێ بەخشیبێ، ئەویش بە شەو و بە ڕۆژ پێی هەڵدەستێ و لە نوێژدا دەیخوێنێ.